دوژمنیشی هەیە دوژمنیشی بۆ داناوە دوژمنەکەش بریتین لە شەیطانە ئینس و جنیەکان کە هاوکاری و تەعاونی یەکتر دەکەن بۆ دژایەتی پێغەمبەر و دینەکەی عليه الصلاة والسلام پێغەمبەران دەیانەوێ خەڵکی ڕزگاریان بێ و هیدایەت بدرێن و بەختەوەر بن دژمنانی پێغەمبەران و دژمنانی پەیامەکەی پێغەمبەران ئەوەندە ڕەئوف و ڕەحیم بوو پێی ناخۆش بوو کەسێک کە ئیمان نەهێنێت خۆی تووشی ئاگری جەهەنەم و بەدبەختی و نەهامەتی دنیا و قیامەت کرد لە بەرامبەردا دژمنانی دینی خوا ئەوان بێتاقەتن کە دەبینن خەڵکانێک دەگەڕێنەوە بۆ لای خوا ئەهلی ئیمان هەوڵی هیدایەتی خەڵک و دەرهێنانی خەڵکە لە کوفر و جەهالەت و مەعسیەتەوە بۆ تاعەت و ئیمان لە بەرامبەریشدا دژمنانی دینی خوا فرمێسک بۆ ئەوە دەڕێژن بۆچی خەڵک گەڕاوەتەوە بۆ مزگەوتەکان بۆچی خەڵک پیاوان ڕیشیان هەیە بۆچی ئافرەتان عبا دەکەنە بەریان بۆچی مزگەوتەکان پڕ دەبن بۆچی دەبێ باسی خوا و پێغەمبەر بکرێت خەفەت خەریکە دڵیان بتەقێنێ و خەو بە چاویان دانایە لە داخی ئەوەی کە خەڵکی هیدایەت وەردەگرێت. ئەم سیراعە براکانم هەر بووە و دەژمێنێ تا ڕۆژی قیامەت. ئەهلی کوفر و ئیلحاد کۆمەڵێک وەسائل بەکاردێنن بۆ ئیلحادکردنی خەڵک. بۆ ئەوەی خەڵکی ملحد بێت و کافر بێت و بێباوەڕ بێ بەخوای پەروەردگار. چونکە دەزانن کە خۆر دەرکەوت تیشکی خۆر ناهێڵێ شەمشەمە کوێرەکان چاویان بکەنەوە ئەوانەی کە دەیانەوێ لەسەر حیسابی خەڵک بژین و شایستەی هیچ نین بەڵام کە خەڵک نەزان بێ بە گەورەیان دادەنێت ئەوانە دەیانەوێ بازاڕیان بمێنێت بۆیە هەوڵیان ئەوەیە خەڵکی بە جاهیلی و دوور لە ئیسلام بمێننەوە و باوەش نەکەن بە ئیسلام و دینی خوا کە مایەی ڕەحمەتە بۆیان ئیلحاد براکانم کەسانی ملحد لە کافرە حەقیقیە ئەسڵەکان بل مكر الليل والنهار إذ تأمروننا أن نكفر بالله ونجعل له أندادا شو روش خريكا بو أوي أمر بخلق خلق كافر بيو شريك بو خوادا بني أن نكفر بالله ونجعل له أندادا أمريان بيدا كان كافر بن بيباور بن بخوا تواو إيمانت بخوانا بيو بلي خوانيه کە زانی ئەوەی بۆ ناچێتە سەر نجعل له اندادا باشە باوەڕت بەخوا بێ بە تەنها بەڵام مەی پەرستە قەیناکە تۆ لەو کەسانە نییە دەزانێت ناتوانێت بی خەڵەتێنێ لە باوەڕبوون بەخوا بیکا بە ملحیدێک قۆناغی دووەمی لەگەڵ بەکار دێنێ ئێ دەی باشە تۆ باوەڕت بە خوا هەیە زۆر چاکە بەڵام برام پیاو چاکان هەیە پێغەمبەران هەیە زۆر شت هەیە زۆر مهمە تۆ دەبێ باوەڕت پێی بێ لەگەڵ خوا هانای بۆ بەریت لەگەڵ خوا پشتی پێ ببەستیت أن نكفر بالله ونجعل له أندادا وەرە ند و شەریک و هاوڵ بۆ خوا دابنێ وتد یا ئەلله بژڵە یا رسول الله ئەمە شەفاعەتت بۆ دەکات تۆ نازانی ئینسانی کافر و ملحد دڵی بەوە خۆشە کە تۆ بڵێ یا رسول الله ڕازی نییە شوێن سنەتی ڕسول الله کەویت و شوێن دینەکەی کەویت بەڵام کێشەیان نییە لەگەڵ کەسانێک کە بڵێن یا ڕسول الله مهم ئەوەیە تۆ لەسەر دینی تەوحید کە دینی ئیسلامە ئیسلام الوجه لله خالصە مهم لەسەر ئەو دینە نەمێنیت مەگەر ئەوانەی کە لە کولیاتی شەریعە و زانستی ئیسلامی دەخوێنن ئەویش نەک هەموویان دەنا باقیەکەی تر زۆرێکی ڤایرۆسەکە لەیداوە دێن فێڵیان لێ دەکەن دەیان خەڵەتێنن کاکە تۆ نابێ وشک بیت نابێت تەنها هەر بڵێ ئیسلام و قورآن وەرە فەلسەفە بخوێنەوە فەلسەفە چییە؟ بە ناوی کتوبی فەلسەفە و کتوبی ڕۆمان و کتوبی قەسەس و کتوبی نازانم چی وەرە بخوێنەوە تا وای لێ دەکەن مەسخی دەکەن لە ئیسلام دەیشۆن تووشی کۆمەڵێک گومان و دوودڵی دەکەن و باوەڕی بە ئیسلام نامێنە واز لە ئیسلام دێنێت فەلسەفە فەلسەفە یعنی حب الحکمە والبحث وراء الحكمة والحق قران بدواي حكمة حق دا ئەوان خۆیان کافرەکان حەقیان لێ ون بووە گومڕان دەگەڕێت تەمەنی هەموو لەوەدا سەرف دەکا بگەڕێ بزانێ ئەرێ لە کوێوە هاتووە وەکو شاعیرێکیان ئیلی ئەبوو ماڵی مولحیدی کافر دەڵێ ئەتەیت ولكنی لا ئەدری من ئەینە ئەتەیت من هاتم بەڵام نازانم لە کوێوە هاتم چۆن دروست بووم بۆ دروست بووم بۆ کوێ دەڕۆم هیچی لێ نازانم ئێمەی مسلمان هەمووی دەزانین الحمدلله خوا دروستی کردین بۆ دروستی کردین بیپەرستین ئەخلاقمان جوان بێ چاکەکار بین و دەشگەڕینەوە بۆ لای خوا بەهشت هەیە جەهنم هەیە هەمووی ڕوونە لای ئێمە مناڵێکی مسلمان لای ڕوونە بەڵام ئەو کافرانە گومڕان خۆی دەگەڕێ بە دوای حەقدا بیدۆزێتەوە دەگەڕێ دەگەڕێ کتابێکی پێنج سەد لاپەڕەیی دەنووسێ، ئاخر شت بۆمان دەرکەوت ئێمە لە ئاو دروست بووین. نەک خوا دروستی کردوین لە ئاو دروست بووین یەکێشتر دەڵێن نە بۆمان دەرکەوت لە مەمون هاتوین ئێمە یەکێشتر نە ئێمە لە طبیعەت و سروشتەوە هاتوین ئەوە گەڕانە بە دوای فەلسفە کەلیمەی فەلسفەش لە ناو عقلی گەنجانمان وا گەورە و مهم دەکەن کە تخوا منیش بۆم هەیە فەلسفە بخوێنم فەلسەفە خوێندن وەکو ئەوە وایە پیاوێکی خاوەن مەتعەمێک کە جۆرەها خواردنی خۆشی تێدایە بگەڕێت لە زبڵدانێک بزانێت پارچە نانێکی دەست ناکەوێت کە خەڵکی فڕی دابێت کەسێک کە خۆی مەتعەمی نییە و خواردنی نییە دێتە لای ڕەفیقێکی خاوەن مەتعەم کە خۆشترین خواردنی هەیە و بۆ خۆشی و بۆ خەڵکیش تۆ خۆشترین خواردنت هەیە و دەیدەی بە خەڵک دەچی لە زبڵدان دەگەڕیت مسلمان چۆن خۆت بێ عەقڵ دەکەیت حەق لای تۆیە لە قورئانەکەی خوادایە لە حەدیثەکەی رسول الله دایە عليه الصلاة والسلام واز لەو حەقە دێنی کە ئەوان نییانە دەگەڕی من فەلسفە دەخوێنم بەڵکو حەق بدۆزمەوە چی دەدۆزیتەوە دەتبا بەرەو زبڵدانێک دەتبا نەک بەرەو حەق بتبا تۆ لە حەقەکەەوە پشت دەکەیت و دەڕۆیت کەواتە براکانم ملحیدەکان دەیانەوێت لەناو ئومەتی ئیسلامدا ئیلحاد بڵاوکەنەوە جا لەو ڕوانگەیەوە دێن ئیسلام مافی ئافرەتی نەداوە ئەو جادەی خەڵ خەڵوی دووەم ئەم جلە چیە خۆتت کۆت و زنجیر کردووە کام ئافرەتانەیان دەوێت؟ ئەو ئافرەتەی کە شۆخ و شەنگ و جوانە گەنجە ئەوە گرنگی پێدەدەن تاوەکو ئابڕووی نامێنێت دوای بەرەڵا دەکرێت تەواو کە تۆزێ جوانی نەما و بە ساڵدا چوو شکا ئافرەتیش وەکو قاڕوڕە و وەکو شوشە وایە ریفقەن بالقەواریر ئەگەر شکا چا نابێتەوە دوایەوە بەرەڵای دەکەن ئەوانەی کە باسی ئەو جۆرە شتانە دەکەن بزانین لەگەڵ پیرێژنێک ئایا مافی پیرێژن دەزانن مافی ژنەکانی خۆیان دەزانن مافی دایک و خوشتیان دەزانن ناوەله بەڵام مافی ئافرەت بۆ ئەو کچە جوانانەی کە دەخەڵەتێنرێن و بەکار دەهێنرێن و بۆ کەسانێک دەبرێن بە پارە و خزمەتی خەڵکیان پێ دەکرێت بۆیە خوشکی موسڵمان نەخەڵەتێی ببیتە وەسیلەیەک بەدەستی مولحید و کافر بەکارت بێنێ بۆ هەدمی دین لەناو دڵ و دەروون و عەقڵی گەنجە موسڵمانەکانمان ئافرەت براکانم ڕۆڵی زۆرە لە ناو کۆمەڵگادا هەم بە چاک و هەم بە خراپ و ئەو کاریگەریەی کە ئافرەت لەسەر پیاوی هەیە هیچ کاتێک پیاوێک لەسەر پیاوێک نیەتی چوونە لای جیرانەکانی واستەیان پێکرد فایدەی نییە چوونە لای برادەرەکانی واستەیان پێکرد فایدەی نییە وتیان یەک ڕێگا ماوە لە ڕێگای خێزانیەوە بزانین بگەینە خێزانی قسەی لەگەڵ بکەین بەشک و تاسیری هەبێ بەس ئەوەندە گەیشتن لەگەڵ خێزانی قسەیان کرد بۆ بەیانی وتی وەرن دەقەی ناکە چار نییە دەسەڵات نییە عبدالرزاق صنعانی ئەو ئیمامە بەرزە شەیخی ئیمام ئەحمەد ڕەحمەتی خوای لێ بێت خێزانەکەی بە دوو قسە کاریگەری لەسەریەتی و فەرموەرە دەرستان پێ بڵێمەوە مەبەست چییە براکانم تەسیری ئیجابی کە ئێرە یا تەسیری سەلبی ئافرەت هەیەتی جا لەسەر پیاوی خۆی بێ یا لەسەر مناڵان بێ یا لەسەر گەنجان بێ لەسەر هەر ڕوانگەیەک بێت تەسیری دەبێت وەسیلەیەکی تری مولحیدەکان کە بەکاری دێنن بۆ تێکدانی ئوممەتی ئیسلامی بریتییە لە کۆمەڵێک وەسف کە وەسفی ئیسلام و موسڵمانانی پێ دەکەن ئیسلام دینی تەخەلوفە دینی دواکەوتووییە دینی ڕەجعیەتە دینی جەهالەت و نەفامیە. ئیسلام دەیەوێ بمانگێڕێتەوە بۆ سەردە تاریک و جەهالەتەکان. ئەو جۆرە شوبهانە تەئسیری لە عەقڵی هەندێک لە موسوڵمانان کردووە. تەئسیری تێی کردووە فەقیرە. وا دەزانێت ئەگەر وەکو کافرە مولحیدەکان ڕیشی تاشی و پانتۆڵێکی تەسکی لە پێ کرد و خوشکەکەشمان خۆی ڕوت کردەوە تەواو ئەو جا لە متەخەلیفەوە دەبێ بە متحەضیڕە ما پێشکەوتوین ئێمەش کاکە پێشکەوتوین چۆن پێشکەوتی چیت کرد تەیارەت دروست کرد لە ئەلیکترۆن پێشکەوتی شەهادەی باڵات هێنایەوە خزمەتی وڵاتەکەتت کرد نا ئەوە نیە جلی ڕوتم لەبەر کردووە وەکو کافرەکان ئەوان پێشکەوتون ئێمەش دەبێت پێشکەوتوو بین ئێ لە چی پێشکەوتی تۆ بزانین چیت بۆ ئێمە کرد هەی گەنجی بەسە زمانی داماو چیت کرد تۆ وەڵا من وازم لە نوێش هێنا و مزگەوتی چی و ئستا من وەکو غەربیەکان سەیری من کەم سەیری فلان ئەمریکیکە هەمان شکلمان هەیە قڕ بەسەر و داما وا دەزانێت کە وازی لە دینەکەی هێنا پێش دەکەوێت یەکێکی تر لەو داماوە مسکینانە بە تەنیش مامۆستایەکدا دەڕوا تەماشا دەکات دەرز دەڵێتەوە خەریکی دەرزوتنەوە و نەسیحەتکردنە و خەڵک فێری دینی خوا دەکەن ش بە خۆبەزل زانین و بە تەکەبور و بە تەعالومێک و پێی دەڵێ کورە مامۆستا خەڵک گەیشتە سەرمانگ جەنابت هەر خەریکی ئەوەی کە خەڵک فێری نوێژ و دەستنوێژ کەی ش پێی دەڵێ ڕۆڵە گیان نە تۆ گەیشتویتە سەرمانگ نە فێری دەستنوێژیش بووی تۆ چیت کردو باشە خەڵک گەیشتە سەرمانگ ئەی تۆ چی کە دێی ڕەخنە لە من دەگری جەنابت گەیشتویتە سەرمانگ جەنابت هاتووی هیچمان بۆ دابهێنی شتێکی نوێ لە دنیادا سوودی هەبێ بۆ میلەتەکەمان یا بەس غەرب تۆی بەنج کردووە مخدر کراویت عقلت لەدەست داوە بەس وا دەزانی معجبی بە حەضارەتی غەربەوە غەرب وا و پێش کەوتن ئێمەش دوا کەوتن نەک فێری ئەوە بین تیارە دروستکەن دەی میلەتان لەناو بەرین ئەوە کەی پێش کەوتن ئەگەر لە خێردا بەکار بێ بەڵێ بەڵام هەمووی بۆ لە ناوبردنی ئینسانیت و مرۆڤایەتی و بەشەریەت بەکاردێت بۆ کارێکی خێر بەکار نایەت خاڵێکی تر وەسفی ئیمانداران و مسلمانان بە چی دەکەن ملحیدەکان ئەوانە متشددن هەر کەسێک دەست بە دینی خواوە بگرێ یەکسەر متشددە کەسێک دەبینن گەنجێکە لە زانکۆ دەچێ کاتی نوێژە وەڵام من دەچم نوێژەکەم دەکەم ها تۆش بوویتە متشددەکان ئەی بۆ خاتی خوا کەی نوێژکردن تەشەددە کەی ئافرەتە کچێکی زانکۆ کە خۆی دە داپۆشیوە و بە ئەخلاق و بە حیشمەتەوە پۆشاکێکی شەرعی لەبەر دەکا ئەمە کەی تەتەڕوفە کەی ئیرهابە کەی تیرۆرستیە یەکسەر بۆ ئەوەی ساردت کاتەوە بترسێنێ کاکە تۆش بوویتە تیرۆرست تۆش بوویتە ئیرهابی تۆش بوویتە متەتەڕف تۆش بوویتە متەشەدد کۆمەڵێ ئەلقابت بۆ دێنێ لە شوێنی خۆتە وشکت کە بتۆقێنێت خوا ئابە لەبەرکردن تیرۆرستیە نوێژکردن تیرۆرستیە ئەگەر وابێ من نایک باوک و دایکە داماوە فەقیرەکەشی کە بینیان کوڕەکەیان ڕوو لە مزگەوت دەکا تا ئێستا مەشروبی خواردۆتەوە و عرەقی خواردۆتەوە و لەسەر کۆڵانان کەوتووە و ناموسی خەڵکی بردووە کێشەی نەبوو باوکی لەگەڵی دایکی لەگەڵی بەڵام ئێستا دەبینە کوڕەکەی ئەخلاقێک و نوێژ دەکا و دەچێتە مزگەوت و کچەکەی خۆی داپۆشیوە بۆتە مایەی سەربەرزی عائیلەکەی دایک و باوک ئەو جاڕازی نییە ئێوە دەتانەوێت قڕکەن بەسەرمانە ئێوە دەتانەوێت مشکلەمان بۆ دروستکەن دوو ڕۆژی تر دەگیرێن دوو ڕۆژی تر والێ دەکرێت ئێ بۆ بۆچی بۆ دەبێ بگیرێت بۆ دەبێت ترسیەوەت هەبێ بگیرێ بۆ دەبێت ترسیەوەت هەبێ لە ناو بچێ دەستی گرتۆ بە دینی خوا بە ئەخلاقەوە نوێش دەکا ڕۆژوو دەگرێت ئەمە کەی تیرۆرست و ئیڕهابیە؟ تیرۆرست و ئیڕهابی ئەو کەسانەن کە فکرەیەکی تەکفیریان هەیە غەڵەت لە دین حاڵی بوون ڕێگەیان پێدەدا لە هەموو دەوڵەتەکانی دنیادا لە ئەمریکا لە بەریتانیا لە فەڕەنسا لە ڕووسیا لە سین لە یابان دەی تۆ ڕیشداری دەتەوێت بچیت بۆ جیهات بڕۆ ڕێگای بۆ خۆش دەکرێت بۆ کار ئاسانی بۆ دەکرێت تا دەینێرن لێرە ماڵی ئێمە مسلمان کاولکە خۆیان لە پشت ئەو بەزمن خۆیان دەڵێن ئێمە قاعدەمان دروست کرد لە ئەفغانستان ئەمریکا خۆی وا دەڵێت، خۆی ئیعتراف دەکات. لەو لاشەوە دێ بەر خۆیان دروستی دەکەن، ئەوجا ئێمەی ئومەتی ئیسلامی هەمووی پێ تاوانبار دەکەن، ئیسلام تیرۆرستیە، ئیسلام ئیڕهابە. ئیسلام دژی ئیڕهابە. ئیسلام دژی تیرۆرستیە. بەڵام موسڵمان بوون تیرۆرستێتی نیە. بۆیە براکانم ئەو وەسائیلی مولحیدانە کارمان تێنەکا و ئیمانمان نەلەقێنێت. پاڵپشتمان دەکات هۆکارێکی تری وەسائلی ئیلحاد بەوە کۆتایی پێبێنم براکانم تەفرەقە خستنە نێوان مسلمانان فەرق تەسود تەفرەقە خستنە ناو مسلمانان دەزانن تا ئومەتی ئیسلامی یەک بێت ئەوە کوفر دەرەقەتی نایە وا دەکا وردە وردە فەرق فەرق فەرق فەرق جا بە ناوی وەتەنیاتەوە بێ بە ناوی ئەحزابەوە بێ هەر بە ناوی هەر شتێکەوە بێ تائفیەوە بێ وەرە تەفرەقە دروستکە دروستی کە دروستی کە دروستی کە تاوای لێ دێ مسلمانان دوو کەس بە یەکەوە نامێنن بەڵام لەگەڵ ئەو هەمووشتانەشدا چارەسەر ترجع إلى دينكم گەڕین و دینەکەمان اعتزاز بە دینمانەوە بکەین شەرم مەکە بڵێ من مسلمانم ئەو ئیسلامەی تۆ لەسەری حەقە غەیری ئەوە هەموو حەضارەتی شەرق و غەرب هەمووی پوچەڵە و باتڵە هەر بەر سەر بەرزکە وا بڵێ مەترسە چیان هەیە کێ بوو ئایدزی بۆ ئێمە هێنا کێ بوو ڕیشوەی بۆ ئێمە هێنا کێ بوو ئیڕهابی بۆ ئێمە هێنا کێ بوو لەناوبردنی مەلایین خەڵک لەسەر دەستی کێیە لەسەر دەستی مسلمان نییە لەسەر دەستی خۆیان و ئەو کەسانش کە دەستی خۆیانن بەکاریان دێنن بۆیە ئیسلام سەلامەتیە ئیمان ئەمانەتە ئەخلاقە عیفەتە ئیحسانە چاکەکاریە پابەندی دینەکەت بە و با سرد لێ نەشێوێ نە لە دنیا نە لە عذابی قیامەتیش تووشی جەهنم نەبیت پەنا بەخوای گەورە داوا دەکەم لەخوای گەورە بۆخاتری ناوە جوانەکانی صفاتە بەرزەکانی هیدایەتمان دا ئەخیرمان خێرکە بەختەوەری دنیا و قیامەتمان کە خوای پەرۆدگار تەباتمان بدەیە لەسەر دینەکەمان یا رب العالمین